کاناڵی توتڕک بەشی سێیەمی کتێبی پێکەنینی گەدە عادەتی بازار لە بەغدا کە لە حەیدەرخانەوە بە جادەی ڕەشیددا بەرەو بابوشەرجی دەڕۆیشتی هەوڵین مەدان ناوی ساحەتول ئەمین بوو لەو مەیدانەوە جادەیەکی کورت بە بەر خانی حاجی قەددووریدا دەپەڕییەوە بۆ ئەو بەری دەجلە، بەویشیان دەگوت شاریعولئەمین. پێش ئەوە بگەیتە خانی حاجی قەددووری کۆڵانێک لەو جادەوە دەچووە بازاڕی مسگەرەکان. ئەو کۆڵانە ئەوەندە تەنگ بوو ئەگەر حەماڵ بە کۆڵە تووتنەوە پێیدا دەڕۆیشت ڕێگە دەبڕا. هەر ئەوەندە بوو هۆڕن لێ نەدەدرا و پۆلیسی هاتوچۆ نەوێستابوو، دەنا دەبوو بوێستی تا قەتاری حەماڵ تێدەپەڕێ. ئەو حەماڵانە فەردە تووتنەکانیان دەبردە خانی عەبدولقادری خەفاف یا سەڕاف، بە هەر جۆر، تۆ نە حەماڵی نە تووتنکڕ، کابرا سەڕاف بێ یان خەفاف، بۆ تۆ فەرقی نییە. ئێمەش وەکوو حەماڵەکان پێی دەڵێن عەبدولقادر ئەفەندی تا لەم چەقی ڕێیەدا بە دەست ناوەکەیەوە گیر نەخۆین. بەغدا وەکو پیوازی توێ توێ وایە، ئەوەی بە بەرچاوەوەیە توێی سەرەوەیە و شارەزابوونی ئاسانە. جادەیە و ئەمبەرو ئەوبەری مەغازەیە، لەسەر مەغازەکانەوە یانەی حەکیم و ددانساز و پارێزەر و شتی لەم بابەتەن. تابلۆیان لەسەر دەرگاکانیان وەکو تەپکە بۆ موشتەری ناوەتەوە. هەر کامێک لەوانەش گڵۆڵەیەک راز و نهێنیی خۆی هەیە. ئەمە ڕواڵەتی بەغدا یا توێکڵی سەرەوەی ئەو پیوازەیە. ئەگەر بتوانی بە نێوان ئەو توێکڵانەدا خۆ بگەیەنیتە ناوەرۆکەکەی شتی زۆر سەیر دەبینی. دوور نییە ئاخرەکەی ڕێت بکەوێتە خەزێنەکەی عەلی بابا. ناوەرۆکی ئەو پیوازەش ڕواڵەتێکی هەیە کە ناوی بازاڕە. بازاڕ هەمووی سیپە و حەشارە بە تەنیشت یەکەوە. لە هەر حەشارێکدا ڕاوکەرێک دەستی داوەتە چەکی نیو گەز. یا تەڵەی تەرازووی ناوەتەوە و خۆی مات داوە، نێچیر وەک لافاو لەم سەرەوە بە ساخی دێن و لەو سەرەوە کە دەردەچن هیوایان هەیە نیو گەز گیرفانی دڕیوە و هیواشیان هەیە کیسەکەی بە تەڵەوە بووە. ئەمە هێشتا شتێکی زۆر سەمەرە نییە. ناوبەناو لەنێو ئەو سیپە و حەشارانەدا درزێک، قەڵشتێک، هەیە ئەگەر خۆت باریک بکەیتەوە بە درزێک لەو درزانەدا بڕۆی دەگەیتە شتی زۆر سەیر و سەمەرە کە پێیان دەڵێن خان مشکی سەر خەزێنە بەناوبانگە دەڵێن مشک کونێکی پێچەڵ پڵوچی درێژی تاریک هەڵدەکەنێ ئاڵتون دەدزێ و لە قوژبنێکی کونەکەیدا کۆی دەکاتەوە شەوانە گاڵتەیان پێدەکا و کەیفی پێدێ ئەو خانانەش کونەمشکی سەر خەزێنن. خانی عەبدولقادر ئەفەندی یەکێ بوو لەو کونەمشکانە. قاپیەکەی بچووک بوو. حەماڵەکان فەردەتووتن و کەتیرە و مازوو و خوری و شتی وایان لە بەر دەرگاکە دا دەنا و دەیانهێنا ژوورەوە. لە قاپیەکەوە تا ژوورێ داڵانێکی دوو سێ میتری بوو. دەڵێین ژوور چونکە ناوێکی دیکە نیە پێی بڵێین لەوە دەچوو ئەسڵەن حەوش بووبێت کەی و چ وەختێک سەری گیراوە نازانین ئێستا وا لە قاتی دووهەم بانێکی قایمی بەسەرەوەیە و ئەم حەوشەی کردووەتە هۆڵ لە حەواشەوە عەبدولقادر ئەفەندی سنووری موڵکی خۆی دیاری کردووە تەنانەت هەتاویش بە خۆڕایی ناتوانێ ڕێی بکەوێتە ئەوێ لە سوچێکی ئەم هۆڵە قەپانێکی گەورە وەکو تەڵە نراوەتەوە، لەلای قاپیەکەوە جێگایەک هەیە پێش ئەوەکە حەوشەکە بانی بخرێتە سەر هەیوان بووە، ئیدارەی عەبدولقادر ئەفەندی لەوێیە، دوو قەنەفەی لێ دانراوە مێزێکیان لە نێواندایە، وا دیارە ئەوانەش هاوتەمەنی خانەکەن، بەڵام شەربەی ئاو و پەرداخەکە بێگومان لەو قەنەفانە گەنجترن. لە تەنیشت ئەو کۆنە هەیوانەوە قاپیەکی قورس و قایم هەیە هەمیشە داخراوە و کلیلەکەی لە گیرفانی عەبدولقادر ئەفەندی دایە. ئەو قاپیە وەکو زاکیری خانچی دەیگوت دەچێتە سەرداب یانی ژێرخانێکی گەورە کە سێ سندوقی پۆڵای لێیە. ڕۆژی هەوەڵ کە مانگی بە چوار دینار لای ئەفەندی دامەزرام ئەرکی ڕۆژانەی منی دیاری کرد. مەخاریجی ڕۆژانەی ماڵەوە لەو دەفتەرە بنووسە. چەند پەردە تووتن دێ و چەند دەش دەڕوا لەو دەفتەرە بینووسە. لە ژوورەکانی قاتی دووهەم لەگەڵ زاکیر گوونییەکان بژمێرن. تازە بە جیا و کۆنەی ساخ بە جیا و دڕاو بە جیا دانێن و لەو دەفتەرە بیاننووسە. ئیشەکانی تریش خۆم بە ڕۆژا لێرەم پێت دەڵێم. مەخاریجی ماڵەوە ڕۆژی هەووەڵ، ترێ، پەنجا فلس، گۆشت، سەد و پەنجا فلس، نان، شەست فلس، تەماتە و سەوزی، سی فلس، جەریدە، دە فلس. ڕۆژی دووهەم، شووتی پەنجا فلس، ئەوانی دیکە وەک خۆیان. ڕۆژی سێهەم، لە جیاتی شووتی کاڵەک. ئاخری مانگ ئەفەندی گوتی، کوا دەفتەری ماڵەوە؟ وتم، ئەوەتا. وتی، حسابی هەموو ڕۆژێکت نووسیوە؟ وتم، نەخێر قوربان چی بنووسم، هەموو ڕۆژێ سێسەد فلسە، ئەوا ئێستا دەنووسم مەخاریجی ئەم مانگە نۆ دینار. وتی، کاکە ئەمە دەڵێی چی، گۆترە نییە، ئەمە تیجارەتە. جا بە چپەوە وتی، کچەکەشم لە ماڵەوە دەینووسێ، سەری مانگ بەرامبەریان دەکا، بەڵکوو زاکیر فڕوفێڵی کردبێ؟ وتم، ئەفەندی عەیبە، لە سێ سەد فلس فڕوفێڵی چی دەکرێ؟ وتی، کاکە تۆ نیقاش مەکە، ئەمە تیجارەتە. وتم، باشە ئەفەندی، باشە. ڕۆژێک لەگەڵ زاکیر چەند سەعات گونیمان جیا دەکردەوە. گەروومان پڕ بووبوو لە تەپوتۆز. لە تینوانا دەهاژاین. گوتم زاکیر، بچۆ دوو پیپسی کۆلا بکڕە با لە تینوانا نەخن کەین. زاکیر زۆری بەلاوە سەیر بوو. لە بیچمی وا دەردەکەوت کە لە مێژووی ئەو خانەدا هەوەڵین جارە شتی وا دەبیسێ. وتم بۆچی واقت وڕماوە؟ ئەوە سی و دوو فلس، ڕاکە زوو وەرەوە. دانیشتبووین پیپسی کۆلامان دەخواردەوە. ئەفەندی پەیدا بوو. بێ ئەوە سڵاو بکات بە ڕوویەکی گرژەوە هات دانیشت. زاکیر پیپسی کۆلاکەی بەجێ هێشت و چووە گیان گوونیەکان. خۆم بەوەوە شەکەت نەکرد ئەفەندی بۆچی ڕوو گرژە. خۆم بەوەوە شەکەت نەکرد ئەفەندی بۆ چڕ و گرژە پیپسی کۆلای خۆم خواردەوە بانگم کرد زاکیر وەرە پیپسی کۆلاکەت گەرم دەبێ ئەفەندی دەمی وەک مەشکەی کۆن تەقی و نەڕاندی کاکە ئەمە خانە خۆ گازینۆ نییە تۆ خۆت کار ناکەی خەریکی زاکیریشم لێ بەدعەمەل دەکەی من خۆم پیپسی کۆلا ناخۆمەوە ئێوە پارەتان لە کوێ بوو پیپسی کۆلا دەخۆنەوە کاسبی چۆن وا دەبێ وتم، ئەفەندی، خۆ گوونیەکانمان نەگۆژی، نەگووشیوە پیپسی کۆلای لێ چۆڕابێتەوە. من بە پارەی خۆم کڕیومە. جگە لەوەش خۆ من حەماڵ نیم، کاتبم. ڕاستت پێ بڵێم، لەبەر تۆ نییە یارمەتی زاکیر دەدەم. بەزەییم بەودا دێتەوە. ئەفەندی وتی، بەزەیی چی؟ زاکیر خان چییە، دەبێ کاری خۆی بکات. تۆ وا دیارە بە کاری بازاڕ نایەیت. وابزانم بۆنی یەعیش و یەسقوت لە مێشکت دێ. یەعیش بژی یەسقوت بڕوخێ واتە پیاوێکی سیاسیت. وتم نەوەڵا ئەفەندی من کابرایەکی کاسبم لەو کوردستانەوە هاتوم سەرم لەم بەزمانە دەرناچێ ئەگەر ڕازینیت دەڕۆم ئەوەندەی بیر کەوتەوە کە شەش دینار لە کاتبەکەی پێشوو کەمتر بە من دەدا خاو بۆوە وتی باوکم برام تۆ غەریبی دەمەوێ فێری کاسبی ببی عەقڵی خوێندەواری لەسەرت دەرکە ڕۆژی سی و دوو فلس پیپسی کۆلا مانگی دەکاتە نزیکەی دینارێ کۆی کەرەوە پاش چەند ساڵی تر بیکەرە دەسمایە و کاسبی پێوە بکە بۆ خۆت دەبیە پیاو ئێمەش هەر وامان کردووە تا ئەو کاتە بە وردی سەرنجی سەر و گوێلاکی ئەفەندیم نەدابوو بەڕاستی مشکی سەر خەزێنەم بیرکەوتەوە سەرێکی گرمۆڵە، دوو چاوی بچکۆلە و زیت، لووتێکی باریک، دەمێکی درێژ، پێستێکی وەک کۆنە مەشکە، لەسەر قەنەفەکە قوت ببۆوە و خێرا خێرا دەیڕوانییە من، دەیڕوانییە قاپییەکە، دەرگای ژێرخانەکە، جاروبار لە شووشەکانی پیپسیکۆلا مۆڕ دەبۆوە. تێگەیشتم کە شووشەکان وەک مەرگەمووش ئازاری دەدەن. هەڵم گرتن و چووم بۆ لای زاکیر. ئەوەندەی هەوڵم دا زاکیر پیپسی کۆلای نەخواردەوە. سپی هەڵگەڕابوو. خێرا خێرا گۆنی دەژمارد. کوتم کوڕەوە بۆچی دەترسی؟ خۆ دنیا سەری بە پووش نەگیراوە. بە دەنگی بەرز تا ئەفەندی گوێی لێ بێ وتی، ئەفەندی ڕاست دەکا ئێمە کاسبین. نابێ هەڵە خەرجی بکەین. لە پاشان بە چپە کوتی، ئەم کابرایە دەرمکە لە هیچ خانێڕام ناگرن. یا دەڵێن دەست پیسە یا سەرسەرییە. کارێکی دیکەش نازانم مناڵەکانم لە برسا دەمرن تۆزێکی پێچوو ئەفەندی بانگی کرد وەرن هاتینە خوارەوە مام سەعدون و چەند کەسی تر لە دهۆکەوە کە تیران هێنابوو وتی ئەفەندی وتی کاکە تۆ چۆ دانیشە بیان نووسە زاکر وەرە بیان کێشە زاکر فەردەی کەتیرەی دەخستە سەر قەپانەکە و ئەفەندی خۆی تەماشای دەکرد بنووسە چلوهەش کیلۆ بنووسە چل کیلۆ، سی و دوو کیلۆ، چل و شەش کیلۆ. دوای کڕە و هەرایەکی زۆر نرخیان بڕی کیلۆی بە دوو سەد فلس. هەمووی بوو بە چەند کیلۆ؟ وتم سەد و شەست و شەش کیلۆ. وتی چوار جێگایە هەشت کیلۆی لێ فڕێدە. مام سەعدوون وتی عەبدولقادر ئەفەندی چۆن هەشت کیلۆ؟ ئەم کیسانە یەکی کیلۆیەکیش نابن. وتی کاکە ئەمە عادەتی بازاڕە ئێرە بەغدایە بەغداد. شەش کیلۆی تەپ و تۆز و خاک و خۆڵ لێ فڕێدا. مام سەعدون وتی کورە پیاوی چاک بە، کەتیرە دەڵێی جەواهیراتە تەپ و تۆزی چی؟ ئەفەندی وتی کاکە ئەمە دەڵێی چی؟ چەند جارت پێ بڵێم عادەتی بازاڕە. بەڵێ دەمێنێتەوە سەد و پەنجا و دوو کیلۆ. ئێستە بیکە بە باتمان ئەبێتە دە باتمان و دوو کیلۆ نا نا وا نییە کەمتر دەکات بۆچی وا نییە سەد و پەنجا و دوو کیلۆ هەر باتمانی پانزە کیلۆ دەکاتە دە باتمان و دوو کیلۆ ئیتر چی خۆ شتێکی ئەوەنە زۆر نییە ئەفەندی وتی کاکە غەڵەتی عادەتی بازار شانزەی بە پانزەیە مام سەعدون وتی تێناگەم شانزە بە پانزە یانی چی ئەفەندی وتی دەزانم تێناگەی تاوانی خۆمە تۆم ڕاگرتووە ببورە من وتم شانزە بە پانزە یانی چی ئەفەندی وتی تێناگەم تاوانی خۆمە تۆم ڕاگرتووە شانزە کیلۆ دەژمێرن و دەڵێن ئەمە پانزە دای دەنێن بە باتمانێک هێندەم پێ سەیر بوو دام لە قاقای پێکەنین و وتم دەی جا با ئەمەش عادەتی بازار بێ هەر شانزە دیناری بۆ دەژمێرین و دەڵێن ئەوە پانزە دینار مام سەعدون وتی ئەو کێشەیەی ناوێ ئەو میرزایە چۆنی حیساب دەکات بەو پێیەم پارە دەدەیێ باشە دەنا دەیبەمە خانێکی دیکە ئەفەندی وتی کورە ئەمە عادەتی بازاڕە لە هەموو خانێک هەر وایە مام سەعدون وتی من عادەت و مادەت نازانم هەر ئەوەیە پێم کوتی ئەفەندی لە تووڕەیان چاوی دەرپەڕی بوو وتی باشە دەکاتە چەند وتم دەکاتە سی دینار و چوارسەد فلس وتی، چوار جێیە، دەڵاڵیەکەی دەکاتە چوار دینار، تۆ سێ دیناری لێ دەرکە، بۆ مام سەعدون بە زایە ناچێ، دەکاتە بیست و حەوت دینار و چوار سەد فلس، دینارێکیشی ئەرزیە و قەپانی لێ دەرکە، وتم، دەکاتە بیست و شەش دینار و چوار سەد فلس، وتی، چوار سەد فلسەکەش حەماڵی زاکر. مام سەعدون و ئەوان ڕۆیشتن. ئەفەندی گوتی، چەندی مانگە؟ وتم، پانزەی مانگە. وتی، بگرە ئەوە دوو دینار و بڕۆ بە ڕێی خۆتەوە، تۆ بە کاری بازاڕ نایەی.